بەناوی خودای بەخشندە و میهرەبان سوێن بە شەو کاتێک دنیا دادەگرێت بە ڕۆژ کاتێک دنیا ڕووناک دەبێت و تاریکی دەڕەوێنێتەوە سوێن بەو زاتەی کە نێر و مێی دروست کردووە بەڕاستی هەوڵ و کۆششی ئێوە جۆرا و جۆرە هەتانە هەوڵ و کۆششی بۆ بەدەستهێنانی بەهشتە هەتانە بەپێچەوانەوە بەدەست و بردە بۆ ئەنجامدانی تاوان و خراپکاری هەتانە گوێ ڕایەڵ و هەتانە یاخی هەتا دوایی جا ئەوەی ماڵ و سامان و زانست و هەتا دوایی دەبەخشێت و پارێزکار و لە خوددا ترسە بڕوای پتەوی بە پاداشتی چاک و بەنرخی خودایی هەیە ئەوە ڕێگەی چاکە و چاکەکاری بۆ ئاسان دەکەین و سەرەنجام دەیخەینە خێر و خۆشییەوە. بەڵام ئەوەی ڕەزیل و دەست نوقاو بێت و خۆی بێ نیاز بزانێت و ڕەزامەندی خودایی مەبەست نەبێت، بڕوای نەبێت بە پاداشت و بەهرەی چاکی خودایی و بە درۆی بزانێت، ئەوە ئێمە ڕێبازی تەنگانە و ناخۆشی بۆ ئاسان دەکەین و سەرەنجام بە دۆزەخی دەگەیەنین ئەو کاتەی کە دەمرێت و لە گۆڕ دەنرێت ئەو کاتەشی کە فڕێ دەدرێتە دۆزەخەوە ماڵ و سامان هیچ فریای ناکەوێ بەڕاستی ڕوونکردنەوەی ڕێبازی هیدایەت و دیاریکردنی بۆ خەڵکی لەسەر ئێمەیە بێگومان دەسەڵاتی بێ سنوورمان هەیە بەسەر پاشە ڕۆژ و قیامەتدا هەروەها بەسەر دنیادا جا من ئەوە تا ئاگادارتان دەکەم و دەتان ترسێنم لە ئاگرێک کە زۆر بڵێسە دەسێنێ ناچێتە ناوی مەگەر کەسانی ناپوخت و دڕندە و خوددانە ناز نەبێت ئەوەی حەقیقەت و ڕاستی بە درۆداناوە و پشتی هەڵکردووە لە بەرنمەی خوددا جا خوداناس و پارێزکاران لەو سزا و ئاگر و ناخۆشیە دوور دەخرێنەوە ئەو جۆرە کەسەی ماڵ و سامانی دەبەخشێت بەوە دڵ و دەروونی خۆی خاوێن ڕادەگرێت لە کاتێکدا کە کەس چاکەیەکی وای بەسەریەوە نییە کە پاداش بدرێتەوە چونکە تەنها مەبەستی بەدەستهێنانی ڕەزامەندی پەروەردگاری بەرز و بڵندە سوێن بە خوددا ڕازی و خۆشنود دەبێت پێی